چی بەسەر هات تێ بفکرن ئەی گەلی ئیسلامەکان ئاسمانی عیزەتی دین ماه و پەروینی نەما دەرک و ئیدراکمان نەماوە ڕۆژەکانمان هەر شەوە کارەبای جادەی نەجاتمان ڕون و بەنزینی نەما سەد ئەسەف بۆ قەومی ئیسلام وای لە خۆی کرد حەسرەتە هەیبەت و سامی نەماوە باز و شاهێنی نەما چونکە پشتی کردە دین و جوولەکە پشتی شکاند شێرەکانی سەفشکێنی دوژمنی دینی نەما خۆ بە خۆ لێک بوونە دوژمن هەر خەریکی یەکترن دڵ تەوەلا بوو بە جارێ فیکری ئایینی نەما شاسوار بوو قەومی ئیسلام بوونە پیادە بالعموم شا کە خۆی ماد بوو یەقینە سوار و فەرزینی نەما. کەس غەمی دینی نەماوە کەوتنە دونیایی دوون دڵ لە ژێر پەردەی قەساوەت چاوی دووربینی نەما ئەو دڵەی پڕ نور و سەفوەت مەعنەویاتی هەبوو وا ئەویش کەوتۆتە شیوەن غەیری ناڵینی نەما چارە و ئیسلاحی ئێمە وا لە دەست تۆیە خودە دڵ نەخۆش و بێقەرارە سەبر و تەسکینی